لە تۆمارکراوەکانی ڕێکخراوی بنیات. ناسنامەی کتێب. ناوی کتێب، باوەڕ بەخۆبوون لە دە ڕۆژدا. نووسینی، مامۆستا حۆریایی. وەرگێڕانی، سامان عەبدوڵڵا. بابەت، دەروونزانی. نەخشەسازی ناوەوە، هەرێم یاسین. بەروار، چوار ی نۆی دوو هەزار و سێزدە. خوێندنەوەی، تارا ئەسکەندەر، جێبەجێکاری دەنگ، بێخاڵ مستەفا.